والذین کفروا عما انذروا معرضون. ئاسمانەکان و زەوی و ئەوەی لە نێوانیاندایە دروستمان نەکردووە مەگەر بە حەق و ڕاستی و بۆ کاتێکی دیاری کراو کەچی ئەوانەی بێ باوەڕ بوون لەوەی کە پێی ترسێنرابوون، وە ئێمە ئامۆژگاری ئادەمیمان کرد بە چاکەکردن لەگەڵ دایک و باوکیدا، دایکی بە ناڕەحەتی و ئازارەوە هەڵیگرتووە و بە ئازار و ناڕەحەتیش بوویەتی، ماوەی دووگیان بوونی دایک پێیەوە و لە شیر بڕینەوەی سێ مانگە تا دەگاتە تافی لاوی واتە پێگەیشتوویی لاشەی و ژیری و دەگاتە چل ساڵی دەڵێ ئەی پەروەردگارم ڕامبێنە تا شوکرانەبژێری ئەو بەهرە و چاکانەت بکەم کە ڕشتووتە بەسەر من و دایک و باوکمدا وە بیریان بخەرەوە ئەو ڕۆژەی ئەوانەی کە بێ باوەڕن بەرامبەر دۆزەخ ڕادەگیرێن پێیان دەوترێت هەرچی خۆشیتان بوو بەسەرتان برد لە ژیانی دنیاتاندا وە بەهرە و لەزەتتان لێ برد بۆیە ئەمڕۆ تۆڵەتان لێ دەسەنرێ بە سزایەکی ڕیسواکەر لەبەر ئەوەی کە ئێوە بەناحەق خۆتان بەزل دەزانی لە زەویدا وە لەبەر ئەوەی فلما قضی ولوا الی قومهم منذرین. وە بیریان خەرەوە کاتێ چەند جنۆکەیەکمان نارد بۆ لات تا گوێ لە قورئان بگرن جا کاتێ ئامادەی گوێ گرتن لە قورئان بوون وتیان بە یەکتری بێدەنگ بن و گوێ بگرن جا کە قورئان خوێندنەکە تەواو بوو یهدی الی الحق و الی طریق مستقیم. وتیان ئەی هۆز و قەومەکەمان بەڕاستی ئێمە گوێبیستی کتێبێک بووین کە لە پاش موسا نێردراوەتە خوارەوە پەڕاوەکانی پێش خۆی بەڕاست دادەنێ خەڵک ڕێنمونی دەکات بۆ حەق و ڕێبازی ڕاست یا قەومەنا ئەجیبو داعی اللە وئامنو به ئەم قورئانە ئاگادارییە جا ئایە کەس لەناو دەچێت جگە لە سنوور دەرچووان؟